کی کوردستان بە کورسی سەربەرزە بێ بە کورسیش سەرشۆڕە بێ. یا دەبیستین کە دەوترێ، سەر بەرزی ئەو میللەتە بە کورسیەوەیە، سەر شۆڕی میللەتیش بە کورسیەوەیە. وەڵاهی بە داخەوە، وەڵاهی لە دینی خوا حاڵی نەبووی. سەر بەرزی ئەو میللەتە بەوەوەیە کە دەست بە دینی خواوە بگرێ. بەوەوەیە کە لە خوا بترسێ. بەوەوەیە کە خوای خۆش بوێ. بەوەوەیە کە ئێمە ئەبە و خەڵکە بڵێین خەڵکی نەبگەڕێنەوە بۆ لای خوای پەروەردگار. نەک وەڵا کورسیت هەبێ میللەت سەربەرزە و کورسی نەبوو میللەت سەرشۆڕە ئێ کورسی زۆرتان هەیە چی بە کورسی کرا کام بڕگەیە گۆڕدرا کام شەریعەتی خوایە هاتە جێ یا هەمووی هەر گەڕانەوەیە و کارکردنە بەو دەستوورەی کە لە ویستی میللەتەوە هەڵدەقڵێ جا یاخوا ویستی میللەت نێربازی بێ یاخوا ویستی میللەت